و دەسەڵاتەیە کە لەسەر ئەساسی دینەکە 1200 ساڵ حکمی کرد و پاشان لە 1500ەکان بە دواوە وردە وردە ئەوروپا لێ ڕاست بۆەوە و لە مەدای 300 ساڵ ململانەیەکی توولانیە بەرامبەر بەو دینە کە مەسیحێتی ئەوروپایە، پاشان سەرکەوتنێکی گەورەی بەدەست هێنا، تا وردە وردە عەلمانیەت زیاتر پەیا بوو، زیاتر چەسپی، زیاتر توانی بارودۆخەکان بۆ قازانجی خۆی کۆنترۆلکە و ئێستاش لە بەراو و ئێستاش لە بەردەوامبوونی پێکهاتەیدایە. عەلمانیەت بە هەڵە بەکاردێ وشەکە کە وترێ عەلمانیەت یان عیلمانیەت، چونکە ئەسڵی وشەکە خۆی تەرجومەیەکی هەڵەی عەرەبیە کە بۆ وشەی سکۆلاریزم کردویانە کە ئینگلیزیە هیچ پەیوەندیەکی نە لە دوور نە لە نزیک بە عیلمەوە نییە چونکە عیلم لە زمان ئینگلیزیا هەموو ئەزانین پێوترێ ساینس شتێکیش کە عیلمی بێ پێی ئەوترێ ساینتیفیک یعنی شتێکی عیلمی لەبەرەوە لە دوور لە نزیک پەیوەندی بە عیلمەوە نییە هەروەکو لە زمانی عەرەبیە جاری وا هەیە ئەلف و نون لە زیادە پێوترە غێر قیاسی ئەخرێتە سەر زمانی عەرەبی وە کۆڵەن ڕۆحانی جسمانی فکرانی بەمەش هەروەها پێی وتراوە ئەلمانی یان عیلمانی هەتاوەکو بەم شێوە هەڵەیە داڕێژراوە و چەسپیوە یان ژینویستیە یعنی تەنها بیری لەلای ژیان بێ و هەروەها هەرچی شتێک لەسەر ئەساسێکی دینی دامەزرابێ ڕەفزی کاتەوە ئەمەیە کە بەڕاستی وای پێوترە بۆیە گەر تەماشای فەرهەنگە زمانەوانیەکان بکەین هی ئینگلیزی فەڕەنسیە هەر کەسێک لەوانی کە ئێستا هەیە هی ئەمریکی ئەوانەی تەرجومەی عەرەبی کراون یا ئەوەی هەروەکو خۆی ماونەتەوە بچینە دایرە معارفی بەریتانی بۆ نمونە کە پێوترە ئینسکلۆپیدیا کە کۆگای زانیاریەکان و وشەکانی تیا شەرح کراوە کە بچینە سەر وشەی سکولاریزم ئەبینین بەم شێوەیە باسیەکە کە لە مجلدی یەکەم مجلدی شەشەمە لە لاپەڕە نۆزدە بەم شێوەیە ئەڵێ سکولاریزم بزوتنەوەیەکی کۆمەڵایەتیە بەرەو ئەو ئامانجە ئەڕوا کە خەڵکی دوورخاتەوە لە هەموو ئاڕاستەیەکی قیامەتی بۆ ئەوەی هەموو وزە و تین و ورەیەکیان بۆ دنیایان تەرخان کەن هەروەها ئەڵێ بە پێچەوانەی ئەوەی کە باو بووە لە چرخەکانی ناوەڕاستدا کە خەڵکی لا نەکەن بەلای دنیاوە و ڕویان لە قیامەت بێ زۆرتر بیر لە خوا و لە ڕۆژی دوایی بکەنەوە بەم شێوەیە سکولاریزم ئاوا شەرحەکات و کە بریتە لە بزوتنەوەیەکی کۆمەڵایەتی ئەم بزوتنەوە کۆمەڵای ئەم بزوتنەوە کۆمەڵایەتە لەسەر ئەو دیدە فەلسەفیە با بڵێن دروست بووە لەسەر ئەو تێڕوانینە دروست بووە کە ئێستا بەناوی سکولاریزمەوە بووە بە شێوەیەکی وا کە دژی دیانەتی مەسیحی بووە لە سەرتاوە هەروەکو کە لەو کتێبە کە ئیشارەتم پێدا باسەکە فەرهەنگێکی تر هەیە ناوی جیهانی نوێیە عالمی تازە بڵێم العالم الجدید ئەو فەرهەنگ نوێش کە العالم الجدیدە هی لویستەرە ئەویش بەم شێوەیە شەرحیەکە سکولاریزم یعنی گیانی دنیاویستی ئەو ئاراستانەی کە بەرەو دنیا خەڵک هانەدەن ئەو سیستم و پراکتیکانەی کە لەسەر ئەساسی لادان و ڕادانی باوەڕهێنان بە غەیب و خواپەرستی دائەمەزرێن هەروەها لەسەر ئەو اعتقادەی بەوەی کە دین و کاروباری کەنیسە هیچ جۆرە تەداخولێکیان نەبێ لە سیستم و ئیدارە و کاروباری دەوڵەت هەروەها لە ئاڕاستە و پەروەردەکردنی گشتی خەڵکی ئەوەش تەبان هەر لەوەی لویستەرا هەیە ئەویش لە لاپەڕە 1970 فەرهەنگێکی تری زۆر مەشهور کە ناوی ئۆکسفۆردە معلومە هەمومان نەزانین هەم دانیشگایەک بە ناوی ئۆکسفۆردە معجەم هەیە بە ناوی ئۆکسفۆرد کە مەشهورە ئەویش بە هەمان شێوە کە شەرحێک کاتەوە ئەڵێ سکولاریزم بریتە لە شتێکی دنیایی یان مادی کە پەیوەندی دینی نییە یان ڕوحی نییە وەکو پەروەردەی نادینی هونەری نادینی مۆسیقای نادینی دەسەڵاتی نادینی کە بریتە لە حکوومەتێک پێچەوانەی دەسەڵاتی کەنیسە بێ ئەمەش ئۆکسفۆر دواڵێ لە هەر فەرهەنگێکی تر کە تەماشاکەین فەرهەنگێکی تر هێناوی المعجم الدولي الثالث الجديد ئەمیش بە هەمان شێو کە شەرحی سکولاریزمەکاتەوە ئەڵێ ئەو ئاڕاستەی ژیانە کە ئاڕاستەی تاک و گشتی ئەکا دوور لە دین بێ ئەوەی هیچ اعتیباراتێکی دین دابنێ و ناشهێڵێ دین تەدەخلی هەبێ لە کاروباری حکومەتە واتە سیاسەتێکی نادینی ڕوت لە بەڕێوەبردنی کاری حکوومەتدا ئەمە تقریبن پێناسەکانیانە بە شێوەیەکی گشتی کە باس لەوە ئەکەن بە سرجەمی ئەم پێناسانە ئەومان بۆ دەرکەوت کە بزاڤێکی کۆمەڵایەتیە نایەوێ هیچ جۆرە تەوجیهێکی دینی بڕوا نەبۆ حکومت نەبۆ سیاست نەبۆ هوەر نەبۆ مۆسیقا نەبۆ پەروەردەکردن نەبۆ ئاراستەکردنی کۆمەڵگە لە ڕێی دەوڵەتەوە نەبۆ ئاراستەکردنی تاک لە ڕێی ئەندامەکان و تەنانەت لە ڕێی خێزانەکانیشەوە بەڵام لە ڕۆژهەڵاتی ئێمە کە یەکەم جار هەر بەوە مەشهور بووە بەوەی کە ئەگوترێ ئەلمانیەت یعنی چی یەکسەر بەرامبەرەکە دەڵێ کاکە یعنی جۆکردنەوەی دین لە دەوڵەت بەڵام ئەمە لقێکی ئەو نادینیەیە چونکە لە ئەسڵا بریتە لە جیاکردنەوەی دین لە هەموو ژیان چونکە لەوێوە ئەو پێناسانەی کە هێنامانەوە باز لەوەکەن تەمان من زۆر بە کورتیە دێڕێکم لە هێنانەوە بەڵام بە تەفسیل لە بەردەستمان ئێستا باس لەوەکەن کە دین هیچ جۆرە کاریگەریەکی لەسەر ئاراستەکردنی تاک و کۆ نەمێنێ و تەماشای ئینسان بکرێ هەروەکو کە تەماشای هەرچی شتێکی تر دیاردەیەکە و لەم گردردونەیە هەیە چۆن سەیری جیهانی ئاژەڵەکەین چۆن سەیری شاخوداخەکەین چۆن سەیری هەورە بروسکەکەین چۆن سەیری ئاسمانەکانەکەین یا پێکهاتەی ئاسمانەکانەکەین ئاواش سەیری ئینسان بکرێ کە دوورە لە هەموو تەوجیهێکی کردگار یا ڕۆحانی یا دین یا قیامەت بە شێوەیەکی گشتی بریتە لەمە ئەما ئیتر دوایی لە مەدای ئەم سە ساڵەی دواییە کاتێک کۆمۆنیزم کاتێک کۆمۆنیزم چوە سەر حکم لە 1970 ئەم دیدە نادینیەش بوو بە دوو بەشەوە بەشێکیان نادینی یەکسەری یعنی ڕەگ و ڕیشاڵی دینەکە لا بە بیخاتە ئەو لاوە بەشێکی تریان بریتی بوو لە نادینیەک کراوە کە بتوانێت هەندێ دینداریش لە خۆ بگرێ چونکە سرمایهدارەکان و بلۆکی سرمایهداری پێویستی بەوە هەبوو کە دیندارەکان بخاتە تەرەفی خۆی و بەرهەڵستی کۆمونیستیان پێ بکات چ لە بلۆکی سۆڤەتی چ لەو وڵاتانەیە کە وردە وردە کۆمۆنیستی نفوزی خۆی دروست دەکرد ئەمان جیایەکە لە مەدای ئەم سە ساڵێ هاتۆتە پێشە ئێمە باز لە سیرە کۆنەکە یەکەم جاریەکەینەوە ئەم علەمانەتە ئەم دیدە نادینیە لە چوەوە دروست بوو گومانیتیانە لە ئەوروپاوە سەری هەڵداوە بزاوێکی کۆمەڵایەتە دژی کەنیسە هەروەک ئۆکسفۆرد دەڵێ یان معجەمەکانی تر فەرهەنگەکانی تر دژی کەنیسە دژی دەسەڵاتی دینی چونکە دەسەڵاتی دینی لە ئەوروپایە دەسەڵاتێکی زۆر بەهێزم و بەقوت بوو لە ساڵی سێ سەد و سی و پێنجی میلادی برانی بەڕێزم هەندێک تاریخێ زۆر مهمە 1935 عفوەن هەندێک تاریخێ زۆر مهمەوەکو ئەیڵین 335 زینی 1570 زینیش ئەو کاتەیە کە مارتن لۆثەر کتێبەکەی تیانوسی کە پرۆتستانتی تیا دامەزران لە کاثۆلیکی هەڵگەڕایەوە ئەو مەزهبەی دروست کرد دژی پاپا وەستایەوە دەسەڵاتی پاپا بۆ چووی کەنیسە بۆ چووی و دەسەڵاتەکانی کەنیسە ساڵی 1570 بوو ساڵی 1935 قوستنتین کە ئیمبراتۆر بوو بوو بە مەسیحی داخلی مەسیحێتێ بوو ئەو 1935 فاصلێکی گەورەیە کە مەسیحەتیەکی ئەوروپایی دروست بووە لەگەڵ دەسەڵاتە جودان لە یەکتری بەڵام لە خزمەتی دەسەڵاتەکەیە فەرقی هەیە لەگەڵ ئەو مەسیحێتەی کە لە جەلیل واتە لە ناصرە لە فەڵەستین لەسەر دەستی سید ناعیسا هاتە پێشەوە پاشان حەواریەکانی ئەوش گرتیان و هەتا ئەو سەردەمانەی ئەو دەسەڵات دارانی ترکە لەگەڵ قوستنتین و ئەمبراتۆرا بوون زیاتر دەسەڵاتیان پیا کرد فەرقێکی جەوهری هەیە لە نێوانی ئەمانێ ئێمە باز لەوە ئەەکەین لە مەدای هەزار و سەد ساڵە یا هەزار و دووسەد ساڵە لە دوای سێ سەد و سی و پێنجەوە دوای مؤتەمەری نیقیە کە ئەوان پێوترن مەجمعی مەسکوونی نیقیە لە ئەو ساڵی 335 خەڵکانێک کە کۆبوونەوە لە ژێرسایی ئیمبراتۆر قوستنتینە ئەو مؤتەمەرە گەورە پێک هات و شتێکی تاریخی زۆر گەورەی بەسەر هاات کە ئێستا ئێمە باس لەم زمینەیە ئەەکەین ئەم شەو باس لە ئەو زەمینە دینی ئەەکەین کە چۆن ئاوا دروست بوو ببێ بە شێوەیەکی وە ئەو دەسەڵاتە پیا بکە لە ئەوروپایە دوایش خەڵکی ئەوروپایی ئاوا لی بێزار ببن و لی هەڵگەڕێنەوە سەرەتا بێ بڕوانینەوە بۆ ئەوەی کە ئەو کاتەی سید نائیسا هات کە پێغەمبەرێکی خواییە سەلامی خوای لێ ئەمەش باوەڕمان بەوە هەیە لە سەردەمانی سید نائیسایە چەندی دوو تێڕوانین و بۆچوونێک هەبوون لە دین وەکو یەهودیەتێک هەبوو ئەو کاتە کۆمەڵێک شتی ئغریقیشی لە خۆ گرتبوو هەندێک چیرۆکی ئەو سەردەمانە تێکەڵ بە دید و تێڕوانینی جوولەکەکان و غەیری جوولەکەکانیش بوو بوو ئەو کاتە چەندین چیرۆک هەبوو وەکو یەکێک لەوانە پێوترە ئیزیس چیرۆکی مترا کە هەندێک لەو عقائیدانەی لەسەری دروست بوو ئاسان لە ناو خەڵکیە چەسپی لەو سەردەمانەیە مەسەەن دیدێکی فەلسەفی هەبوو یا خەڵکیی ئەگەر جائیز بێ پێی بڵین سۆفیزم هەبوون کە پەروەردەیەکی ڕۆحی نەفسی ئینسانیانە کرد لەو سەردەمانە کە بریتی بوو لە پاڵفتە ڕاگررتنی خۆت یعنی ئەو کەسانی کە ئەم عقیدیان وەرەگرت هەوڵیانەدا کە دوورکەونەوە لە گوناح خۆیان پاڵفتە ڕاگرن باوەڕیان بەو خویەک هەیە کە نامرێ باوەڕیشیان بە کچێک کچێک هەیە کە شووی نەکردووە مناڵیشیە بێ حەملیشیە بێ ئەمە لە چیرۆکە کۆنەکانە تەعاان هەبوو هەروەکو کە باوەڕیان بە ڕۆژێک هەبوو لێپرسینەوە هەبێ باوەڕیان بە حەفلەکانی بەهار هەبوو ئەوە تا ئێستا لە مشتمەعی میسریا هەیە بە درێژایی ئەو دینانەی لە مشتمەعی میسریا حکمیان کردووە ئەم حەفلە بەهاریانە چۆتە ناو دینەکانیشەوە ئیتر لە سەردەمانی نەورۆزایە و ئێستا پێی وترێ عید شەجەڕە و هەروەها شتی تری زۆر لەو بابەتە هەبووە باوەڕیش لەو سەردەمانەیە تەمان بە شەیتان هەبوو بە قدیس هەبوو بە مەلائیکەت هەبوو بەو جۆرەشتانە کە هەبوون مەسیحەتی ئەو سەردەمە کە هاتە پێشەوە وەعدی بەو خەڵکەدا کە ڕزگاریانەکە لەو واقعی کە ئێستا ئەوانیتیان ئەیان با بەرەو قیامەتێک کە ئومێدەکانیان لەوێ دێنە دی هیواکانیان لەوێ گەشە بنەوە ئەکەونە بەردەستی ڕەحمەتی خوای پەروەردگار کە لەوێ هەموو هیوا و ئاواتەکانیان دێنێتە دی دادپەروەریەکیان بەسرا ئەچەسپێنێ ئەوەی زڵمی لێکراوە زڵمەکەی لە زاڵمەکە بۆ وەرەگرێتەوە ئەمەش وای کرد کە ئەو خەڵکە فەقیر و ڕەش و ڕوتەی کە لە چینی حکمدار نەبوون سیاست مەدار نەبوون شورا و دەس و حاشەی حاکم نەبوون سربازەکان و پۆلیسەکانی نەبوون خەڵکە فەقیرەکە بوو کە کەوتە بۆ ژێر زەریبەیەکی زۆرەوە هی ئەغریق و ڕۆمان لەو سەردەمەیە ئەمانە ڕوو بکەنە ئەم مەسیحێتە و ئاسان وەری بگرن کە مادام لە مەسیحەتەکە خۆیان نەدۆزنەوە تەکالیفی مەسیحەتیش ئەو سەردەمە شتێکی قرس نەبوو ئەو سەردەمە کەنیسە نەبوو خەڵک ڕووی تێبکە و عیباەتەکان لەو کەنیسانە بکرن تعلیماتی مەسیح سەلامی خوای لێبێ لە ڕێی یاوەرانی خۆیەوە کە بڵاوە بۆ بیلا تەشبی وەکو تەبلیغی ئێستاوا بوون وەکو زمانی تەبلیغی ئێستای ئێمە چۆن گروپی تەبلیغ هەیە بیلا تەشوی هیشی ناوێت چونکە هەر داوەیەکی پێغەمبەرانە سیدنا عیسا و یاوەرانی خۆی ئەم دینیان وەکو تعلیماتە گەیاندەوە بە خەڵکی داوایانە کرد خەڵکی لەو ژیانی مادە پەرستیە دوورکەوێتەوە بێ بەرەو خواویستی بێ بەرەو خۆپاڵفتەکردن بێ بەرەو ئەوەی کە ئەخلاقیاتێک کە جوولەکە ئەوەندە دنیا ویست بوون، ئەوەندە ڕقن بوون بەرامبەر بە کۆمەڵگەی مرۆڤایەتی و خەڵکی تر، ئەمان لەوانە ببورن. سینە فراوان بن، بەسەر نەفسی خۆیانا زاڵ بن، ئەوەندە مادی پەرست نەبن، بۆیە سەیدنا عیسا بۆ خۆی سەلامی خوای لێ بێ قاچی شوێنکەوتوەکانی خۆی ئەشت، خزمەتی ئەکردن، هەر کەسێک کە ئەهاتە لای بە هەمان شێوە تێکەڵ بەم تەعلیماتە بەرزە ڕۆحیە جوانە ئەبوو. ئەم فەقیر و هەژارانەش کە لەو ژیانەیە ژیانیانە بردە سەر کە ئەم دینەها زۆر ئاسان هەموو ڕوویان تێکردن بۆیە بەڕاستی وەک چۆنە وترێ مەسیحێتی بوو بە دینی لاواز و فەقیر و هەژار و چینە چەساوەکان لە واقعی شاوا بوو بەو شێوەیە لە سەرتاوە خەڵک هەموو شوێنی ئەو داوەیە کەوتن بەو شێوەیە لەلایەکی ترەوە ئەمە دینێکە هاتووە کۆمەڵێک ڕێسای مەسیحێتی تایە کۆمەڵێک شتیشی تایە کە دوایی تر بۆی دروست بوو لە مەسیحێتیا دوای سید ناعیسا کۆمەڵێک تاقیداتی فەلسەفی هاتەناوە لەوەی کە عیسا کوڕی خوایە ئەجا چۆن ئەمە بسازێنن پێکەوە خوایەکی کردگار کە سیفەتەکانی تایبەتن کە دەسەڵاتێکی مطلقی هەیە کە هیچ کەسێ لە ڕەنگی ئەو نییە سیدنا عیسایەکیش کە هاتۆتە سەر ئەرز ئەمە وەکو ئینسانە دیویانە هەڵس و کەوتیان لەگەڵ کردووە ئەی چۆن ئەم شخصە ئەم ئینسانە چۆن بووە بە کوڕی خوا ئەمە تێکەڵ بە فەلسفەیەکی سۆفستایی زۆر بوو لەوەی کە چ سیفاتێکی هەیە ئەنج هاتنە سەر سیفاتی مادی و ڕۆحی سیدناعیسا وەکۆڵێن ناسووت تێکەڵ بوو بە تعلیماتێکی تری لاهوت یعنی شتی ڕۆحانی تێکەڵ بە جسمانی ئیتر ئەمەش لەگەڵ کۆمەڵێک کۆمەڵێک ڕێسا و دیدی فەلسەفی پێشووترا ئەسڵحا لەوەی کە لە ئیغری قڕۆمانە هەبوو کۆمەڵێک شتی تر لەو بابەتە هەبوو چ لە دیانەتی یەهودیە هەبوو بن چی لە عقیدەیەکە هەبوو بن کە وەثەنی بوون هەر پێ وترا عقیدەی میترائی هەروەها لە ئیفلاتونی نوێیە ئیفلاتونی نوێ فەلسفەیەکە گەرم برا بە ڕزانە هەندێکیان شارەزای بن لە ئیفلاتونی نوێ ئەڵێ دامەزرێنەری ئەزەلی یەکەم بیری لە خۆی کردەوە ئەقلی پێپە ئەقلی پیا کرد واتە ئەقل لە منشیئی یەکەم دروست بوو ئەم ئەقلە وەکو کوڕ لە باوک بوو دوای ئەم ئەقلش بیری لە خۆی کردەوە گردردون دروست بوو گردون و ئەقڵ و دامەزرێنەری یەکەم سێشتی جودان بەڵام لە ئەسڵیانە یەکشتن ئەم فەلسەفێش کە زۆر ئاسان دوایی لە ڕێی پۆلسەوە شاول کە جوولەکە بوو دوای بوو بە مەسیحی زۆر ئاسان تێکەڵ بەم تعلیماتی مەسیحەتە بوو بە تایبەتی دوای ئەوەی کە یاوەرانی سید ناعیسا دوای خۆی تووشی چەسانەوەیکی زۆر و ڕاوەدونان و ڕاکردن و خۆشاردنەوە بوون بڵاو بوونەوە بە وڵاتانی ترە ئەم تعلیماتە زۆر ئاسان چووە ناو مەسیحەکانەوە کە ئەم ثالثل ئەقدەسە دروستکە کە ئێستا باوەڕیان پێیەتی مەسیحەکان وتیان خوا هەیە کە دامەزرێنەر یەکەمی هەموو گردوونە لە خوای گەورەوە کوڕی خۆی هاتە سەر ئەرز کە عیسایە نعوزو بالله دوای ڕۆحل قودسیش کە ئەو فریشتەیە کە کاریگەری لەسەر هەموو شتێک هەبوو ئەم سێشتە یەکن بۆیە وتیان وەکو چۆن لە ئاسمانەکان ئەم سێ پیرۆزە یەکن و جوداشن لە یەکتری سێن و بەڵام لە هەمان کاتە لە یەک پێک هاتەوە هاتوون هەروەکو خوێن و ئاو خاکوان لەسەر ئەرزە خوێن و ئاو خاک کە لە یەک ئینسانە هەن کە بێ بە گۆشت تەبان خاکە کە بڵێین با بڵێن گۆشت و خوێن و خاک یا ئاو خوێن و گۆشت و ئاو کە ئەبنە پێکهاتەی ئینسان بە هەرسێکیان یەک ئینسان پێک دێنن بەڵام هەر یەکەشیان جودان لەگەڵ یەکتری کەوابوو ئەم شەشتە پێکهاتەیە هاتە ناو دینی مەسیحەتی و بوو بە جزئێک لە پێکهاتەی دینی وەکو چۆن ئێستا ئێمە لە ناو کوردەواری ئێمەیە بۆ نمونە کابراەک لە سەتای بانگەوازی کۆمۆنیستیە کە حیزبی شوعی بڵاوە کردەوە لە سەتای شەستەکانە ڕەسمی مارکس ئێمە ماڵمان لە قەرەداغ بوو ئەو کاتە لە ساڵی شەستویەکە ڕەسمی مارکس و ئەنجلس هەڵواسرا بوو هەمووی ڕیشیان درێژە و قژیان تێکەڵ بووە شوعەکانیان وت ئەمانە دەروێشن ئەمانە حیزبی شوعی بڵێن ئەیوت ئەمە هی یەکێتی سۆفێتین نەک یەکێتی سۆڤەتی ئەمە هی یەکێتی سۆفێتین سۆفیەکان لەوێ هەموو یەکە گرنەوە هیچ بەرەنگاریەکی فکری پێ نییە بتوانێت وەڵامی ئەم دیدە فەلسەفیەی کۆمۆنیستی بداتەوە لەبەرە زوو تێگەشتکێ هەرچی شتێکی دینیش کە ئەهاتە ئەو کۆمەڵگە دواکەوتوانەوە بۆ ئەوەی بچەسبێ پێویستی بۆ هەبوو قاڵبێکی دینی وەرگێ قەداسەتێکی دینەکە وەرگێ لە هاتنی سیدنا مەسیحە پاشان لە بڵاوبوونەوەی مەسیحێتەکە یەکەمی وە چەسانەوەی یاوەرەکانیشی لە دوایە ئەم دیدە فەلسەفیانە لە سەتایە هەبوون لە ئیغریقا هەبوون فەلسفەی ئەبی قۆری هەیە هەبوو فەلسفەیەکی تر هەبوو هەر لە ناو میسرەکانە شتێکی وەثەنی بوو ئەوانیش بە هەمان شێوە ئەو سالوثیان لە ناوە هەبوو کە پێیان وابوو یەکێک ناوی سیرایسە یەکێکی تر ناوی ئیزیسە یەکی چکە ناوی حورسە ئەمانە ژن و مێرد و کوڕی یەکترن دیسان ئەم سێ قەداسەتە لە لای مەسیحێ لە لای وەثەنیە میسرەکانیش بە هەمان شێوە هەبوو لە ناو ڕۆمانیەکانیشە بە هەمان شێوە سیانی تر هەبوو یەکیان ناوی مارس بوو یەکە ناوی کۆرنیۆس بوو یەکیان ناوی جۆیتیر بوو جۆیتیر و مارس و کۆرنیۆس هەر سێکیان دیسان سێ مسلسیان پێک دێنای بڵین سێ گۆشەی ئەو مسلسە بوون ئەم سێ گۆشە مسلسیە ئەبینی لە ئیفلاتونیزمی نوێیە لە وەسەنیەتی میسرێکە لە بتپەرستی میسرێکانە هەروەها لە لای ڕۆمانیەکانیش بە هەمان شێوە هەبوو هەمویان تێکەڵ بە یەکتر بوون زۆر زوو ئاسان چوونە ناو مەسیحێتەوە کە ئەم سێ گۆشە پیرۆزە بۆ ناو مەسیحێتەکەش دروستکەن ئەمەش سەبەبێکی تر بوو بۆ ئەوی کە دینی مەسیحی بڕواتە لای ئەو فەیلەسوفانش ئەم لایەنە غامزە کە عقل ئەقڵی فەیلەسوف پێی خۆشە بڕوا بە دوایە و خۆی ماندووکە و بگاتە نەتیجەی ترتیا یان شت بدا بەدەستەوە تێکەڵ بە و بوو لەلایەکەوە دینەکە دەسەڵاتی گرێتە بەردەست دوایی کە دەینەسەری لە سە سەوسی و پێنجە لەلایەکی ترە ئەو خەڵکە چینوە چەساوە ڕەش و ڕووتە فەقیرە ڕووی تەکەن لە بەرەوەی خەڵاسێکە ڕزگاربوونێکە لەلایەکە ئەو کەسانەی بێزار بوون لە مادیەت و حکمی ئغریق و ڕۆمان و چەسانەوەی جوولەکەکان و حبری جوولەکەکان و دنیا پەرستی ئەوان و ڕقنی ئەوان لە مەسیحێتیەکەیە دڵفراوانی و سینە فراوانی و شتێکی ڕۆحی گەورەتر و پاڵفتەکردنی خۆ و کۆنتترۆلکردنی خۆ ئەبینەوە لە لایەکی ترە ئەم مەوروساتانەی تر کە هەبوون هەریەکە لە وڵاتی خۆی و لە ناوچەی خۆی و مسللەسێکی زێڕینی ئاوای هەبوو کە بەلایەوە پیرۆز بوو ئەمانەش هەمووی خەرمانەیەکی پیرۆزیان بە دەوری ئەو تەسەور و دیدە نوێیەی مەسیحەتە دانا لایەنێکی تری سیاسی زۆر گەورە بوو کە ئەم سەرزەمینە ئاوا مهەیئ بوو بوو وەکو ئەوەی کە بڵین لە سەردەمی عراقا چۆن دەروێشی لە دوای حەفتاکانەوە بە شێوەیەکی گشتی شێخانی طریقا سۆفیزم لە هەموو عێراقا کەوتە بەردەستی حملەیەکی بە قوەتی سەلەفێتی سەلەفێتی لە هەشتاکانە زۆر بە قوت بوو لە سەرەتای نەوەتەکانیشا جموجوڵێک و تەسیراتێکی زۆر گەورەی لە هەموو مزگەوتەکانە دروست کردبوو بۆ تەوازن دروستکردن مەجبور بوون بێن لە ڕێ عزت دووریەوە کە خۆی بە دەروێشێکی نەقشبندی ناساند بێ حرەکەتی دەروێشەکان بگرێتە خۆی چۆن هاتنی عزت دووری بوو بە سەبەبێک بۆ بە قوتبوونی دەروێشەکان و بەهێزکردنی تەکیەکان و پشتگرتنیان بە هەمان شێوە لەگەڵ ئەو فارقەی تەمان دینەکەشا کە ئەیلین بە هەمان شێوە هۆکارێکی سیاسی گەورە هەبوو کە مەسیحێکتی بخاتە ئەو قاڵبە گەورەیەوە ئەویش ئەوە بوو کە لە ساڵی 1925 زینی مەسیحەتی پەڕیەوە بۆ بەری ئەوروپا لە ئەنتاکیاوە کە ئێستا بڵین لە تورکایە یان لە نێوانی سووریا و تورکایە دوای لەو ڕێگایەوە پەڕیەوە بۆ ئەوروپا لە ساڵی 1935 زینی قوستنتین کە ئیمبراتۆر بوو داڵدەی هەموو مەسیحیەکانی دا لەگەڵیانا ڕێکەوت کە وەرنە مەملەکەتەکەی من ئاسودە بن ئەمان بن بانگەوازی خۆتان بکەن بەڵام بەشەرتێ دین لە دەوڵەت گوێ بێ ئەوەی حکمی زەمەنیە و دنیاییە منەی بەم بەڕێوە ئەوەی حکمی دینی و تەوجیهی خەڵکەکەیە ئێوە بیکەن لەسەر ئەم ڕێکەوتنە ڕێکەوتن و قوستنتین بۆ خۆشی نەبوو بە مەسیحی لە سەرتاوە هەتا لە ئەواخیری عمری خۆیان بوو بە مەسیحی هەندێک ڕیواەتیش هەیە تەنانەت ئەڵێن هەر تەشجیعی مەسیحەتەکەی کرد و دوایی بە مردویی تەعمید کرا تەعمیدەوەی کە نقم یەکەن لە ئاوێکە گوایی تر لە هەموو گوناحی پاڵفتا بێ وەکو چۆنە مەلای خۆمان ئەڵین غوسڵێک هەیە کابرەکە مسلمان بووە ئەڵین غوسڵێ دەرکە هەروە لە ڕووی پاک بوون و پاڵفتە بوونەوە ئەویش بە هەمان شێوێ کەوابوو لەو سەردەمانەیە کۆمەڵێک هۆ هەبوون کە مەسیحێتی بەو شێوەیە بڵاو کەنەوە بەرقەراری کەن و تێکەڵ بەو دیدانەش ببن دوایی کە لەو سەرزەمینەیە هەبن وەکو چۆن جاری وا هەیە ئێستا لە وڵاتی ئێمەشە ئەی بینین دەسەڵاتی ئەلمانیت لە تورکیا زۆر بەقوەتە وەختێک ئەربەکان کەوتۆتە ئیشکردن لە ساڵی هەفتاویەکەوە 1970 مەجبور بووە دینەکە وردە وردە بەو شێوەیە تەڕح بکە کە زۆر بەرەو ڕووی ئەو واقعە گەورەیە نابێتەوە کە دەسەڵاتدار و سەرباز لە پشتیەوەیەتی، جار بۆ جار جوزئییەتێکی لێ گۆڕیوە، تا گەیشتۆتە ئەوەی کە ئێستا ئۆردۆغان گەیشتۆتە سەر حوکم، دەسەڵاتێکی دروست کردووە، مەرکەزی لە بەردەستایە، بەڵام ئێستا مەشروعێکی بەدەستەوەیە، تەبعەن ئێستا تەرحی نەکردووە، بەڵام سێ ساڵە مناقەشە ئەکرێ، تێڕوانینەوەی نوێ و پێناسەی نوێی دین، ئێستا ئۆردۆغان مەشروعێکی بەدەستەوەی خۆی و حیزبەکەی ئەم دینە بە شێوەیەکی نوێ تەڕحەکەنەوە تەماشاکەین کەوابوو کاریگەری ئەو واقع لەسەر ئەو دید و تێڕوانینە دینیانە ئاوە کاریگەریان هەیە هەروەکو کە ئێمە ئەیبینین لە یەکگرتووە بۆ نمونە یا کۆمەڵی ئیسلامی کۆمەڵی ئیسلامی بریتی بوو لە بزوتنەوەیەکی چەکداری جیهادی بە قووەتی خاون تاریخ بەڵام ئەو واقعە گەورەی احتیلال کە هاتە سەری و سەرکردەکانی گرتن و لێیدان و چەساندنیەوە مەجبور بوون لەگەڵ واقعەکەی ڕێکەن ئەجا وردە وردە هەندێک گۆڕانکاری بەسەر دید و تێڕوانینی دینی خۆیانابێنن بۆی جێیان بێتەوە لە واقع ئەمەش استراتیجیەتێکی دووری احتیلال خۆیەتی چونکە ئەوێت لەو ڕێسایانە بدا کە مەوروساتی ئومەتی مسلمانن لەو سەردەمەشە قوستنتین هات و ئەوانەی گرتە خۆ ئەوەی کە تێکەڵ بەو مەسیحیەتە بوو لەو سەردەمەیە لە دیدی فەلسەفی کە لە هەندێ شتا هەبوو مەسەەن فەلسفەیەک هەبووتم پێ وترا ڕیواقی فەلسفەی ڕیواقی بریتی بوو لە پاڵفتەکردنی ئینسان خۆی هەر فەلسفەیەکی کۆنە هەبوو چۆنە بینین ئەم فەلسفەیە دوایی لە مەسیحێتا بوو بە پاڵفتەکردنی دینی لە بوداییشە هەیە لە سیخا هەیە لە ئاگرپەرستەکان و گاپەرستەکانی هندستانیشا هەیە ئەبینین هاتە ناو ئیسلامیشە بە سیفەتی سۆفیزم بوو بە حرەکەتێکی سۆفیانە سۆفی سمبولی سۆفێتی ئەوەیە کە ڕاضە ئەکا لە ئەشکەوتێکایە خەڵوە ئەچێشێ خواردنی بێخوێ خوا خۆی دوورەگرێت لە چوری لە لەزەتەکانی دنیا خۆیە خەسێنێ عیب نبێ گونی بە بەردە خەسێنێ بۆی حەز و ئارەزوە جنسەکانی بڕوا ئەجا تێکەڵ بە خەڵکی نابێت نەزەر ناکە کەسابەتێکیش ناکە خەڵک بە خێوێکە وەکو ئەو تایلندەکان بۆ نمونە کە ئەبینین لە بوداییە بە هەمان شێوە پیاوانی دینی بودایی ئەگەڕێن بە قاپێکە و خەڵک نانیانەداتێ ئیتر ئاوایان لێ دێکە ئیتر ئەوەندە مسالیمە بن کە ئەتوانن بڵین لەگەڵ شێرا بژین لەگەڵ پڵنگا بژین سۆفی لای خۆشمان وا بوو ئاسکە چێویان خوێدا لەگەڵ گورگا ئەژیا ئەچوە ئەو شاخ و چێوانە سیرەکەین ئەم کاریگەری پاڵفتە کردنی ڕۆح و سەرکەوتن بەسەر جەستە و سەرکەوتن و کۆنتترۆل کردنی ڕفتاری خۆ فەلسفەیەکی کۆنە لە بەرامبەرە فەلسفەیەکی تر هەبوو پێوترا فەلسفەی ئەبی قۆری فەلسفەی ئەبی قۆری فەلسفەیەکی ئیباحی بوو وەکو ئەو فەلسفەی کە ئێستا هەیە کە هەندێک لە جوولەکەکان تەئیدیەکەن لە عاالەمە ئێستا یان لەم سایتە خیلاعیانەوەیە لە مجلەی جنسیەوەیە یان لە هەندێک حیزبی جنسیە وەکو هێڕیواخیم دریخ دریم لە ئەڵمانیا دروستی کردووە لە چلەکان لە شەستەکانەوە حیزبە هەیە ناوی حیزبی جنسە هەروەها ئەو حەم لە ئیباحیانەی ترکە هەیە وەحاصل لە لای سیمۆندی بۆفواریان لە لای سارتەریان لە لای ئەو فەلسفەی وجودی و فەلسفەکانی ترکە هەیە لەو سەردەمەشە ئەو فەلسفەی ئەبی قۆریەش هەبوو تەسیری لە ناو مشتمەعی ڕۆمانی هەبوو ئەمانە هەمووی تێکەڵ یەک ببنەوە سەیرەکەین شەش خاڵی سەرەکی لە ناو ئەم مەسیحەتەی ئەوروپایە دروست کرد خاڵی یەکەم باوەڕهێنان بە تەوراتی جوولەکە تەوراتی جوولەکە جوولەکەکان طبعا ئەوانیش پامی سیدنا عیسایان هەبوو ئێمە ئەزانین کە ئەگەر ئەو برا بەڕێزانی کە هەندێ شتیان لێ خوێندۆتەوە یا هەر مەسیحیەک کە قسەی لەگەڵەکە ئەڵێ ئینجیل چی ئەڵێ ئینجیل دوو بەشە بەشێکی پێڵن العهد القدیم بەشێکی تری پێوترە العهد الجدید لای ئێمە لە پێناسەیانە ئەڵین تەورات و ئینجیل ئینجیل بەشی نوێیە العهد الجدید کە پێوترە بایبل بە ئینگلیزی ئەسڵەکە یۆنانی پێوترە بیبلس یعنی کۆکراوە کۆمەڵە کتێبێکی کۆکراوەیە پێیانەوترێ عهدی قەدیم عهدی جەدیدیش بریتە لە ئینجیل ئینجیلەکەش طبعا ئێستا اعتراف بە چوار ئینجیلە کرێ کە بریتە لە مەتێ مەرقۆز لۆقا لەگەڵ یۆحەننا یەکەم شت ئەوەی کە دروست بوو باوەڕهێنان بوو بەم تەوراتە کە لە لای جوولەکەکان هەبوو دووهم شتێکی تر هاتە سەر مەسیحێتی ئەویش ئەوە بوو باوەڕبوون بەخۆ بە قوربانی کردن لە پێناوی خەڵکی ترە، ئەمەش هەر دید و تێڕوانینێکی کۆنی فەلسەفی کە هەبوو لەو سەردەمانەیا. لێرەشا تەماشا ئەکەین زوو لە ناو مەسیحێتە ئەم فکرەی پۆڵس بڵاو بۆوە. پۆڵس هات لە ناو مەسیحێتە ئەمەی بڵاو کردەوە کە عیسا کوڕی خوایە. هاتۆتە سەر ئەرز بۆی خۆی بکا بە قوربانی گوناحی ئادەم بگرێتە خۆی کە لە درەختە محەڕەمەکەی خواردووە هەروەها بۆ ئەوی گوناحی بەنی ئادەم بگرێتە خۆی و تەحملی ئەو هەموو ژان و ناسۆر و ئەشکەنجە و ئازارە بکە کە یعدامە کرێ بۆ ئەوی گوناحی خەڵکی لە خۆی هەڵ بگرێ ئەمە پێی وتراوە عقیدە الفیدا یعنی باوەڕبوونێک بەوەی کە خۆی بە قوربانی ئەو وەزعاکە خۆی بە قوربانی ئەو خەڵکەی تر کردووە بۆی ببێ بە واستەیەک لە نێوانی خوادا کە ئێمە باوەڕمان وایە ئەوان ئەڵێن لە نێوانی باوکە یعنی باوکی سید نعیسا نعوزوبیلا کە خوابێ هەروەها لە نێوانی خەڵکیەکە بەشی سێم کە خزایە ناو ئەم مەسیحەتەوە بریتە لە شتێک کە پێوترە ئەتەثلیث واتە سێینە ئەو سێینەی کەوتم ئەمان عادەتەن ئێوە ئەشببینن لە فلیمی شابینن هەروە لە ژیانیانە ئەبینن گۆڵچەکان یا تۆپی پێ کابرا کە یاریەکە یاریزانێک کە گۆڵێکەکە یەکسەر دەستی پەنجەکانی ئەنوسێنێ بە یەکترەوە ئیباتە سەر ناوچەوانی ئینجا لای ڕاستی ئینجا لای چەپی سەلیبێکی پێ دروستەکە ئەوە ثالوثەکەیە کەی خاتە سەر ناوچەوانی ئیشارەتێکە بۆ خوا سەر ڕاستی بۆ سیدنا عیسا کە کوڕی خوایە بە نەزەری ئەو پاشان بۆ ڕۆح القدس لە تەرەفی چەپی ئەم تەثلیثەش دیسان ئەم سینەیە سینەی پیرۆز باوای ناوبنین سینەی پیرۆزیش بوو بە یەکێک لە سیماکانی مەسیحیت کە لە ئەوروپایە چەسپی. چوارەم، ئەوەی لەلای ئێمە و کەسانی دراسەی سۆفییان کردووە، هەروەها ئەوانەی دراسەی عەقیدەی حلول و ئیتیحادیان کردووە لە دینەکانی هندستانە، هەندێک لەو دینانە باوەڕیان وایە پیاوچاکان کە ئەمرن ڕوحیان ئەچێتە ناو تێ ناو باڵندەوە، ئەچێتە ناو شتی جوانەوە، هەندێکی تر کە خراپن ڕوحیان ئەچێتە لاشەی سەگەوە. یا هی پشیلەی ڕەشەوە یا هی ئەو جۆرەشتانە کە ئەوان باوەڕیان تەبان پێێتی ئەمەش کاریگەری هەبوو لە ناو مەسیحەتەکەیە کە تەسیری هەبوو کە پێوترە ئەلحلول واتە ئەوان باوەڕیان بەوە هێنا کە خوای پەروەردگار بەشێک لەو لە سیدنا عیسایە مجەسەم بووە بووە بە پەیکەر سیدنا عیسا بە نەزەری ئەوان خوایە و بەس بووە بە پەیکەر وەکو پەیکەرێکی ئادەمی ئینسانی ئەڕوا بە ڕێگایەو ئەبینرێ بەڵام لە ئەسڵا کوڕی خوایە لەو بووە ئەوەش دیسان لایەنێکی تریەتی کەوابوو لە لایەکەوە ئیمانهێنان بە تەورات لە لایەکەوە عقیدەی فیدا و خۆ بە قوربانی کردن هەروەها سێینەی پیرۆز هەروەها توانەوە توانەوەی ڕوحیان بەرجەستەبوونی ڕۆح لە پەیکەرە پاشان ئەم هەیکەلانەش کە هەن ئەم ڕسمانەش کە هەن دیسان هاتە ناو مەسیحێتەوە بوو بە شتێکی پیرۆز کە لەلایەن شتێکی طببیعی بێ بۆیە شەڕێک لەو شەڕانەی لە ناو مەسیحێتر لە ناو خۆیان دروستە بێ دوای هاتنی ئیسلام پێوترێ شەڕی ئەیقونات شەڕی ئەیقونات بریتە لە شەڕی ئەم هەیکەلانە کە زیاد لە هەهشتا ساڵی خایەن لە ناو خۆیانە شەڕێکی زۆر گەوریان کرد هەندێکیان هێرشیانە کردە سەر کەنیسەکان کە هیکلی تیاوە هیکلەکانیان ئەڕمانی سید نعیساهینی مەریەم سەلامی خوای لێبێ و هەروەها کەوابوو سیفەتی پێنجەم ئەوە بوو کە بە پیرۆزدانانی ڕسم و هەیکەل شەشەم بریتی بوو لەوە هەڵاتن لە دنیای مادە و ڕووکردنە قیامەت یان ڕەهبانیت ڕەهبانیت کە هاتۆ بە وڵاتی ئێمەش وەکو خەڵوەکێشانی سۆفیە هەروەکو ئیشارەتم پێدا سۆفی پێوترێ ڕاضەی نەفس ڕاضە مەبەستی سپۆرت نییە ینی وەرزش نییە بەڵام مەبەستی خۆڕاهێنانە لەسەر ئەو جۆرەشتانە قوماشی زبر لەبەرەکەن کاتی خۆی لە هاوینە خوریان لەبەرە کرد چێشتی بێخوێ خۆن ئەڕۆنە ئەو شاخ و چێوانە سەرما لێیانەدا دوورەکەونەوە لە خەڵکی ژن ناهێنن توخنی کۆمەڵگەکە ناکەون گوناح ناکەن ئەمانیش تەمان لەو سەردەمەیە ئەم ڕۆهبانیەتە دامەزرا بوو بە مەسیحێتی چونکە هیچ پەیوەندێکی بەوە نەبوو کە سیاست ببا بەڕێوە سیاست حاکمەی بر بەڕێوە کە بریتی بوو لە قوستنتین ئێمە وەختێک کە تەماشایی ئەم تعلیماتا ناکەین ئەم شەش سیفەتەی ئەم مەسیحێتە ئەەکەین کە بەم شێوەیە هاتە ئەوروپا چونکە برانی بەڕێزم زۆر مهمە ئێمەش مەسیحەکانی زۆریان باوەڕیان بەوە هەیە کە ئەڵێن مەسیحەتی ڕۆژهڵات غەیری مەسیحەتی ڕۆژ ئاوایە ئێمە جەزانین تا ساڵی 335 میلادی کە قوستەنتین بوو بە مەسیحی بەحساب دینەکە بوو بە دینی ڕسمی وڵات ئەو کاتە دینەکە بوو بە دینێکی مەسیحێتی ئەوروپی بۆیە ئەو ئەو شتانەی نەریت و خوو ڕەوشت و ڕفتاری نەوە بە نەوەی ئەوروپاییەکان بوو تێکەڵ بە مەسیحێتی غەرب بووە بەڵام تێکەڵ بە مەسیحێتی شەرق نەبووە لە شەرقا تۆ نابینی لە سوودانا لە میسرا لە لوبنانا لە ناو مەسیحیەکی ئەو وڵاتانەیە بڵێ پیاو پیاو مارەکە ئەوانیش بەلایەنەوە شتێکی گەورەیە بەڵام پیاو پیاو مارە بکە لە وڵاتی ئەوروپیا بووە بە شتێکی طببیعی کە لە کەنیسە پیاو پیاو مارە بکە ئەمە طبعا شتێکە دوورە لە دید و تێڕوانینی سیدنا مەسیح لە دید و تێڕوانینی یاوەرەکانی سەلامی خوایان لێبێ هەروەها لە دید و تێڕوانینی مەسیحیەکانی یەکەم لە دوای مردنی سیدنا لە دوای نەمانی بەحسا بڵێن هی سیدنا عیسا وەکو ئەوان خۆیان ئەڵێن واتە لە دوای لە سێدارەدانی سید نعیسا بە نظری ئەوان کە بە نظری ئەهلی ئێمە ئیسلام سید نعیسا ماوە و نیان کوشتووە وما قتلوه یقینە خی گەورە فەرمێ بە تەکید ئەوان نیان کوشت چونکە خی گەورە شێوەی ئەوی خستە سەر یەکێکی تریان کە ناوی یەهودای ئەسخەریۆتی بوو دوای ئەویان هێنا بە نەزەری ئێمەش هەروەها بە پێی ئینجیلی بەرنابا بەرنابا یەکێکە لەو کەسانەی کە لەگەڵ سیدنا عیسایە بوون ئەو شەوەی کە هاتن بۆ سیدنا عیسا یەکێکە لە یانزە یاوەرەکانی کە لەگەڵ یا بوون و ئەویش ئینجیلەکەی خۆی نووسیوەتەوە کە ئێستا پاپا اعترافی پێناکە و مسیحەکان بە حەقی نازانن وەحاصل اعتراف فقط بەو چوارەکەن کە لە لە سێ سەد و سی و پێنج ئاعترافیان پێکردووە لەو سەردەمانەیە کە دوای سیدنا عیسا چەسانەوەیکی زۆر بەسەر خەڵکەکەی هات ئەوانەی کە مەسیحی بوو بوون یاوەرانی هەریەکە پەڕینە شوێنێک ئێستا قبری دوان لەو بەڕێزانە لۆقا و مەرقۆس هەردووکیان لە ئەنتاکیان لە مزگەوتی مسلمانانە نێژراون و بە سەلامەتیژە و قەبرانە تاکو ئێستا ماون ئەو کەسەی بە سیاحە دەچێ بۆ تورکیا چێ ئەوانەی دیندارن سەر لێدەن لەوێ لە کاتێکا کە ئێمە 600 ساڵ ئیسلامەکەمان لە ئەندەلوس حوکمی کرد پاشان کە مەسیحەکان دەسەڵاتدار بوون و هیچ ئاسەوارێکی ئیسلامیان نەهێشت تەنانەت ئەو مزگەوتە گەورە زەخمانیان هەموو کردەوە بە کەنیسە فقط بە گەچدایان پۆشی بوو کە لە دوای 1970ەوە ڕێگا درایەوە بە ئیسلام هەندێک کەنیسە کەشف کرایەوە کە کەنیسە نیە و مزگەوتی کۆنە لە قڕتوبە بە تایبەتی و ئشبیلێ و لەو شارانە بە هەر حاڵ لەو سەردەمانەیە چەسانەوە لەسەر ئەوان زیادی کرد ئەوان ڕۆیشتن هیچ یەکێک لە یاوەرانی سید ناعیسا ئینجیلی نەنووسیوەتەوە برانی بەڕێز سید ناعیسا بە ئارامی قسەی کردووە سەلامی خوای لێبێ هیچ ئینجیلێک لەسەر ئەرزە بە ئارامی نەماوە ئەمانەی پێیانەوترێ ئینجیل بریتین لە نووسینەوەی تعلیماتی سید ناعیسا بە گوێرەی ئەو کەسەی کە نووسیوێتیەوە یەکێکی وەکو یۆحەننا ئینجیلی یۆحەننا یۆحەننا بۆ خۆشی نازانرێکێیە کتێبەکەش نازانرێت چۆن نووسراوەتەوە سێ کتێبەکەی تر تەمان چوار کتێبە هەروەکوتم لە نیقیە لەو مؤتەمەرە گەورەی نیقیە کە 2800 کەس تقریبن بەشداری تیا کردووە حوسەت کەسی تا ڕادەیەکی زۆر لەوانە بوون کە موحید بوون یا باوەڕیان وا بووە کە سید نعیسا پێغەمبەرێک بوو عبدی خوا بووە هاتۆتە سەر ئەرز وەحی هێناوە دوایی خی گەورە هەڵی کێشاوەتەوە بۆ ئاسمان ئەمانە دەسەڵاتیان تیا نەما لە هیچ لەو کاریگەریەکی وهایان نەما لەو لەو مؤتەمەرە گەورەی کە ئێڵین کە کراوە ئەوانی تر کە زیاتر قوستنتین لایەنی گرتن کە هەرچەنە کەمینەیەکیش بوون لە چاو ئەوانی ترا 336 کەسن تقریبن یا شتێکی ئاوا بەڵام قوستنتین لایەنی ئەوانەگرێت چونکە باوەڕیان بە سێینە پیرۆزەکە هەیە کە قوستنتینیش بۆ خۆی باوەڕی بەوە هەبووە بە هەرحاڵ مەسیحێتی لەو سەردەمەیە بوو بە دوو بەشەوە بەشێکی بریتە لە مەسیحیەتە ئەسلەکەی سیدنا عیسا ئەمە نەک قسەی ئێمە بێت تەمان قسەی مەسیحەکان بۆ خۆشیان ئەمە ئەڵێن وەکو نووسەرێکی گەورە مێژوو نووسێکی گەورە هەیە ئینگلیزیە ناوی برنتنە کتێبێکی ناوی ئەفکارون وەڕیجال کە بووە بە عربی لە لاپەڕ 1970 باس لەوەکە کە ئەڵێ ئەو مەسیحیەتەی زاڵ بوو لە کۆنگرەی نیقیە کە عەقیدەکەی بە ڕەسمی ناسێنرا لەلای ئیمبراتۆر و دەسەڵاتی گەورەی گرتە بەردەست بە تەواوی مخالیفی مەسیحیەکانی جەلیلە شاری جەلیل لە فەلەستین هەر کەسێک تەماشای ئەو عەقیدە مەسیحەتە بکە گومانی لەوە نامێنێ کە مەسیحەتی قەرنی چوارەم بە شێوەیەکی ڕیشەیی فەرقی هەیە لەگەڵ ئەو مەسیحیەتیەی کە لە جەلیلا هەبوو یان لەسەر مەسیحیەتی سەدەی یەکەم ئەمە لەبەردەستمە بە عەربی بەڵام کردم بە کوردی تەبان ئێستا هەروها مێژونووسێکی گەورە ئینگلیزی کە ناوی وێڵزە دیسان باز لەوە ئەکاتەوە کە مەسیحەتی نیقیە بە تەواوی جیاوازە لەو مەسیحێتە و لەو تعلیماتەی کە یەسوعی ناصرە هێنابووی طبعا ئەوان عادەتەن ئەڵێن یەسوع هەرچۆن ئێستا ئەڵێن یەسوس یان جێسوس ئەمانەیە خوسێ یوسێ ئەمانە هەمووی هەر ناوی سیدنا عیسایە عربیش عادەتەن هی قەدیم پیان وترەوە وتویانە یەسوع ئێمەش کاڵین سیدنا عیسا ئەجا ئەڵێن ئەن ناسری لە بەرەوەی خەڵکی ناسیرەیە لەوێ لەدایک بووە وردە وردە وای لێهات کە پلە پلە ببێ ڕسمیەتێکی زۆرتر پیاکە پەیکەری ئیداری بۆ دروست ببێ ئیتر سەدان لە قەبی بۆ دروست بووە دەیان لە قەب هەیە ئێستا بە عەربی کاڵی ئەشەمام سەوەل قەساو سەوەل کەرادلە وەل بە تاریقەوەل ئەساقیفە هەتا ڕۆیتە سەروتر جار بۆ جاری تر پلە بە پلە دروستە بێ وەکو لای ئیسلام نییە ئیسلام لە ئیسلاماڵێنەوە مەلایە ئەوی تریش فەقێ فەقێوەیەکە دەرسەخوێنێ ئەشێ مفتی بێ ئیتر دەرەجاتی تری نییە کە پێوترال مفتیل ئەعظەم و مقاضی القضات و ئەمانە شتێک نییە لە ئیسلامە هەبوو بن ئەسڵەن تعلیماتی دینەکەش نییە بەو شێوەیە بۆیە خەڵکەکە خۆی لە سەردەمانێکە مفتی گەورە هەبوو و فلان بۆ ئەبەو شێ بەڵام کەس بە هیچ ڕوتبەیەک وەکو پلە پلە نییە کە گەورە ببێ ئێمە کە تەماشایەکی ئەم گۆڕانکاریە ئەکەین کە بەسەر ئەم مەسیحێتەیە هاتووە ئەبینین یەکەمین گۆڕانکاری جەوهری و گەورە بریتە لە عقیدەکە گومان لەوانە کە سید نعیسا بۆ ئەوە هاتووە کە ئەو خەڵکە خوا بپەرستن وەکو هەموو پێغەمبەرانی تر هاتووە فەرموویەتی ئەنی عبد الله وەجتەنی بۆ تاغوت خی پەروەردگار بپەرستن و توخنی تاغوت مەکەون شەیتان و داروبەرپەرستن و یاسا و ڕێسایی بەشەر بگەڕنەوە بۆ لای خوای پەروەردگار و باسی بۆ کردوون کە بە وەحی ئەمە ئەمەی بۆ هاتووە وەحیەکەی ئەوش حتمما ڕوە ڕووی ئەو فەلسفە و ئەو هەموو دید و تێڕوانینە خوار و خێچانەوە تۆ کە لەو سەردەمە حەقیان نەپێکاوە بەڵام ئیتر بەو شێوەیە ماوەتەوە سیدنا مەسیح عليهەی سەسلام گومانی تیانە کە هاتووە ڕوە ڕووی ئەو بارودۆخە بۆتەوە کە پڕ بووە لە ئەفسانە، فەلسەفە، دەسەڵاتی جیاواز، خەڵکی جیاواز بە ڕەفتار و دید و بۆچوونی جیاواز، دینێکی خوارکراو یان گەچکراو یان گێچکراو یعنی خوار و خەچکراو یان لادراو کە لە یەهودیەتەکە هەبووە ئەفۆن بۆ هەر یەکێک لەمانە کە هاتووە گۆڕانکاری بەسەر هەمویانە بەو شێوەیە هێناوە بەڵام ئەوەی کە زۆر مهمە دوای سەیدنا عیسا دوای دوای حەواریەکانیشی ئەو یانزە بەڕێزەی کە هەبوون دوای ئەوان ئینجیل نووسراوەتەوە ئەو ئینجیلەی کە ئێستا ئەمان بڕواان پێی بێ ئینجیلی یۆحەننا 1970 ساڵ دوای سیدنا عیسا دەرکەوتووە هیچ مەسیحیە گەسە لەسەر ئەرزان نازانێ بۆ خۆی ئینجیلی یۆحەننا چێ نووسیوێتی یعنی ئەمە لەگەڵ دینا ناگونجێ ئێمە هەمومان نەزانینەوەی ئەهلی ئیسلامین بۆ نمونە کتێبی ئبن و ئسحاق کتێبی ابن اسحاق لەسەر پێغمبەر نووسراوەەوە عليه سڵات وسلام یەکێکە لە نزیکترین مەزدەر لە زمانی پێغمبەر عليه سڵات وسلام کەس نەهاتوە لە عومەتی ئیسلامە بڵێ وڵا ئەم کتێبەی ابن اسحاق خەمە شوێنی حەدیث چجاوی بیخاتە شوێنی قورآن معلوم بوو ئەش زانرە ابن اسحاق چێ چجا حەدیز ئێمە یەک دانە حەدیز هی پێغمبەر عليه سەڵات وسلام وەری ناگرین هەتاک و سەنەدەکەی نەزانین لە مسلمانێکی عالمی ئاقلی دادپەروەرەوە وەری گرتووە لە یەکێکی تر ئەو لە یەکێکی تر کە پێوترێ معەنعان واتە عن فلان عن فلان عن فلان هەتا گەیشتۆتەوە سەر پێغمبەر عليه سەڵات وسلام هەر یەکێ لەم ناوبراوانەش مێژووی ژیانی نووسراوەتەوە، ناوی چییە، خەڵکی کوێیە، مامۆستاکانی کێن، تەلەبەکانی کوێن، تەلەبەکانی کێن، کەی لەدایک بووە، کەی ئەمری خوای کردووە، چ کتێبێکی نووسیوە، چۆن ئەم دەرسەی خوێندو حەدیسەکەی لە کوێ وەرگرتووە، ئەم تەفسیلاتە لەسەر حەدیس ئەجینا ئەهلی ئیسلام گومانیان لە قورآانەکە خۆی نییە وەریشان گرتو یەک قورآانیشە بۆیە ئێمە ڕوە و ڕوو مەسیحەکان کە ئەبینەوەڵین فەرمو ئێمە یەک قورآانەوە چوارنجیلە ئێمە ناڵین ئەم قورآانە هیچ بەشەرە نووسیوێتی چونکە هی بەشەر نییە هیچ بە شەرێکیش ناتوانێت وەک ئەمە بنووسێ بەسێ و ناتوانن بڵێن وڵا کەس ناتوانێت وەکو ئەم ئینجی لە بنووسێ لەبەر هەر کەسێکی بەلیغ بێنین بە هەر زمانەکە ئێوە ئەتانەوێ ئەتوانین ئەو ئینجی لە بنووسین ئینجیلی و حەناکە کراوە بە کوردی و تەوزیع کراوە لە هەفتا و دووە بۆ نمونە بە کوردی قەشەپەری خەڵکی ئەنکاوا بوو کردوێتە بە کوردی یان کەسانی تر کە ئێستا بڵێن زیاتر بڵاوێکەن و کەس ناتوانێت تەحەدای ئێمە بک بڵێ کاکەەوە ئینجیل و فەرمیەوە گەرازان ئینجی لێ بنووسن بە کوردی دەیان کەس دەتوانێت خۆی تەبڕۆ کە بڵێ کاکەەوە بە قوترە نووس بەڵام کەس ئێمە ئەو تەحەدایەکە ئەیکەین هی عالەمەڵم چی ئەڵین چێ ئەتوانێ فەرم و ئەوە قورآان با بە زمانی خۆشی بینوس بەڵام ئەو معجیزانەی تایە بێ کە ئێمە عادەتەن لە قورآانە باسی لێوە ئەەکەین لەو سەردەمانەیە شتێکی حەدەسێکی زۆر گەورە ڕوویدا لە دوای سید نعیسا و دوای لەو سەردەمی چەسانەوەیە یەکێک لەوانی کە زۆر ئەی خەڵکی ئە چەسانەوە مەسیحەکانی چەسانەوە ناوی شاول بوو یەهودی بوو بۆ خۆی مامۆستای دەرسوتنەوەی فەلسەفی بوو لە میسر و یەکێکە لەوانەی کە نزیک بوو لە دادگای جوولەکەکان و کە پێوترێ سانهادرین یەکێک لەوانی کە مامۆستای ئەو بوو ناوی ئامانۆئیلە ئەم پیاوە شاول کەوتە عەزێتدانی مەسیحیەکان و چەوسانەوەیان دوایی هات لە قودسەوە هات بەرەو دیمەشق بۆی ئەو مەسیحیانەی کە لەوێن بیان گرێ و بیانێنەتەوە بەرەو ئۆرشەلیم بەرەو قودس هاتە دیمەشق کۆمەڵێکی زۆری لەو مەسیحیانە هەمووی گرت و کەلەپچەی کردن و زنجیربەستی کردن و الحاصل هەمویانی هێنا بە یارمەتی دەوڵەت بە تەکیت چونکە هەمویان لەگەڵ دەوڵەتا بوون دژی ئەو مەسیحیانە ئەو کاتە هەمووی هێنان و لە ڕێگا لە ڕێگا هەورە بروسکەیەک بوو پۆلس کەوتە قسەکردن شاول کەوتە قسەکردن لەگەڵ بەرامبەرێکا کە کەسیان نیانە بینی دوایی وتی خەڵچینە ئەوە مەسیح بوو قسەی لەگەڵ من کرد لە ئاسمانەوە هاتە خوار و قسەی لەگەڵ من کرد من باوەڕم بە مەسیح هێنا لەبەر ئەوە من ناوی خۆمەکەم بە پۆڵس و ئێوەش هەموو ئازا دەکەم دەست و پێی هەموو کردنەوە بوو بە مەسیحیەکی گەورە لەگەڵ یانە فێرم کەن ئەوەی ئەیزانن ئەوەی کە ئەشیزانی بۆ خۆی وەکو فەلسفە کەوتە ناو دینەکەی و زیاتر ئەو تەوە جوهانەی بەرەو بەرەو لای خۆی برد ئەمە یەکەم جار یەکەمین کاریگەرترین شخصیەتێکە کە لە مەسیحەتە توانیوێتی ئەو کاریگەریە لە مەسیحەتەکە دروستکە بۆیە ئێستا ئەو کەسانی کە لە ئەوروپا کتێبیان لەسەر پۆلس نووسیوە یەکێک لەوانە ناوی بنتامە کتێبێکی نووسیوە یەسوعون لا پۆلس هەروەها گۆستاف لۆبۆن مەشهورە یەکێکی مستەشریقێکی گەورەیە کتێبێکی نووسیوە ئەویش تەرجمەی عەربی کراوە بە ناوی حەیات الحقائق هەروەها وێلز کە وتم یەکێکە لە مێژوو نووسە گەورەکانی بەریتانیا ئەوش فەصلێکی لە کتێبەکەی خۆی نووسیوە بە ناوی ئەو پرەنسیپانەی کە بوون بە تعلیماتی یاسوع باس لەوەکە کە پۆلس چی وت و دوایی بووەوە بەوە شاول بۆ خۆی جوولەکەیەک بوو خەڵکی تەرسوس بوو دوای ناونرا بە پۆلس تەمان دایک و باوکی جوولەکە بوون و کەوتە خۆی مامۆستا بوو زۆر شارەزای لاهوتیات بوو کە پێوترە لاهوتی هیلینی ئەو کاتە لە ئەسکەندریە مەدرسەی خۆیە بووە و فەلسەفەیەک لە میسرە و بۆیە ئوسلوبی ئەویش نامەکانی ئەویش ئوسلوبێکی ئاوا فەلسەفی تعمقی تایە مەسیحێتەکەشی تەمان بەو شێوەیە تەرحکاتەوە و متەئەسیریش بووە بەو فەلسەفەی میترائی و بەوانەی تر کە لەو سەردەمانەیە هەبوو و خۆشی خاستەن شارەزا و چاوکراوە بۆ تایە نامەکانی کە ئەو ئەی نووسێ لەگەڵ ئینجیلەکانە ئەو پیرۆزیە پیا ئەکەن لە ساڵی 335 میلادیە کە دانیشتنەکەی نیقیە بوو کە ئەو مؤتەمەرە گەورەیە بوو کێسە بە زمانی خۆمان پێڵین کۆنگرە و مؤتەمەر باوەڕ بەو چوار ئینجیلە کرا کە یەکێکیان پێوترێ ئینجیلی مەتێ کە لە سووریا نووسراوەتەوە لە نزیکی ئەنتاکیە کە ئێستا بارەگای ئەرتەدۆکسیەکان لەوێیە پاشان پەڕیوەتەوە بۆ میسر ئێستاش لێ ئەرتەدۆکسەکان بابەشنۆ دەتەمان لەوێ ئەزانن هەروەها مەتێ باز لە نهایەتی جیهانەکە نهایەتی ژیانەکە کەوا سیدنا مەسیح جارێکی تر دێتەوە بۆ شارەکانی ئیسرائیل ئەو کەسەی کە ئینجیلی نووسیوەتەوە مەتێ بڵێن خۆی وای نووسیوەت کە ئەڵێ من بۆ خۆم شخصی مەسیحم نەبینیوە بەڵام نامەکەی لەسەر ئەو معلوماتانەوە نووسیوەتەوە هی خەڵکانێک کە مەسیحیان بینیوە و خزمەتی سەیدنا مەسیحیان کردووە ئەمە ئینجیلی یەکەمە ئینجیلی دووەم ناوی ئینجیلی مرقۆسە کە بە عەربی هەر بە ئینگلیزی وترە مارک ئەمیشیان پوختەکرا و کورتکراوەی ئینجیلی مەتێ ئەمیش نازانرێ چێ پوختەی کردو و کورتی کردوتۆ ئەو کەسەش کە کردوێتی ناشزانرێ سید نامەسیحی بینیوە یاننا ئەمەش بە هەمان شێو ئینجیلێکی تریان بە ناوی ئینجیلی لۆقا بە ئینگلیزیە نووسرە لوک کە ئێمە بۆ خۆمان ئێستا لوکاس ئەخوێنرێتەوە لوک ئەخوێنرێتەوە ئەوانە تەمان هەموو یەگەڕێتەوە بۆ لوقا نووسری ئەم ئینجیلی لوقا بە هەمان شێوە باس لە نووسینەکەی مەتێکاتەوە بەڵام بێ ئەوەی تەرتیبیان بکە ڕیزبندیەکی زۆری کاتەکانی بکات نووسینەوەی لە سووریا و فەلەستین بووە باس لەوە ئەکا کە چی بەسەر مەسیحیەکانی یەکەمجار هاتووە هەروەها باس لە نووسینەوەی ئینجیلەکانەکە هی پێشووتر لەم ئیسحاحەیە کە ئەوان عادەتەن پێڵن ئیسحاح یعنی لەم ئینجیلەیە نەسەبێک بۆ سیدنا عیسا دروستەکە لە باوکەوە ئەوە یەکێکە لە اختلافە گەورەکان کە لە ناویانە هەیە ئیتر باز لە عهدی قەدیمیشەکات ئنجیلی چوارەم ناوی ئنجیلی یۆحەنایە کە بە ئینگلیزیە نووسرە یۆهان یان جۆهان یان یۆهانس یۆحەننا هەمووی تەعا ناوێکە هەرە گەڕێتەوە بۆ ئەو یۆحەننا زۆر اختلافی گەورە لەسەر ئەم یۆحەنایش هەیە لەسەر ئەم ئینجیلە یۆحەننا بۆ خۆی نازانرێت چێە نازانن ئەو سەرچاوانەی کە ئەوی احتیمادی کردوتە سەری بۆ نووسینەوە یۆحەننا ئنجیلی یۆحەننا لە چێی وەرگرتووە لە یۆحەنایە باوەڕی وایە لە سەرتا و نووسیوێتی عیسا کوڕی خوایە خۆشی خوایە ئەمە لە ئنجی لە کوردیەکەیە لە لامە ئەویش لە ئنجی لە کوردەکە کە دەست پێکە ئاوا دەست پێکە باس لەوەکە کە سید ناعیسا بۆ خۆشی خوایە تەماشاکەین نووسینەکانی هی یەکەم غەیری لوقا هەردووچی مەجهولن مەتێ و مەرقۆس نازانرێکێ بەڵام لوقا ئەزانرێ یۆحەناش نازانرێت کەوابوو سەرچاوی هەردووچیان دێتەوە سەر دوو کتێب تاریخی هیچیان معلوم نییە کەی نووسراونەتەوە چێژ نووسیونێتەوە فەرەنسێ بوو کە دوایی مسوڵمان بوو دکتۆر بوو خۆی و ئیختیساسیشی یەکێ لە ئیختیساسەکانیشی کەلەپورە ئاثارناسیە باس لەوە کاتۆ کە ئەڵێ ئێمە چەند ئەگەڕێینەوە بە دوای ئینجیلە نازانین شێوەی نووسینەوەکەی ئەو کەسانی کە نووسینەوە نووسیویانەتەوە چێن بەرحاڵ جگە لەم چوار کتێبە 23 کتێبی تر کە بریتین لە پەیامەکان چەوسێنران و کتێبەکانیان ئیلغا کرای و خۆشیان هیچ وجودێکیان پێنەدرا پاشان کاثۆلیکی و ئەرتەدۆکسی طبعا ئێستا پرۆتستانتیش هەیە کە لە ساڵی 1570 بە دوا دوای مارتن لۆثر هات و دروست بوو تەماشاکەین لە ناو ئەمانیشە دیسان اختلافاتێکی تر هەیە کە حەوت کتێب لە کتێبەکانی کاثۆلیکش دیسان ڕەفز کرایەوە لە لای پرۆتستانتەکان پرۆتستانتەکان ئێستا باوەڕیان بە 66 کتێب هەیە لەو سەردەمانەیە کە ئەو ئینجیلانە نووسرانەوە بەڕاستی فەرقێکی زۆر جەوهری هەیە لە ڕووی عقیدەوە لە نێوانی ئەو عقیدەی کە لە ناو مەسیحیەکانی دوای سیدنا عیسا هەبوو لە ڕۆژهڵات لەگەڵ ئەو مەسیحەتەی کە لە دوای سێسە و کە ئیتر دوایی بووە بە جەدەلێکی زۆر گەورە یەک یەک لە دوای ئەوانی کە دێن ڕێ دیلێ دەنەوە ڕەت لە مسلمانەکانیانە دەنەوە کە زەعیمی هەمویان ناوی ئاریۆس بوو تۆبەنەمانە زیاتر ئیبادەکران و کوژران لەلایەنی دوو تیپەکەی تریشەوە هەروها لەلایەنی ئەوانەی کە بە ڕسمی بوون بە ژێر دەسەڵاتی قوستنتینەوە تەماشاکەین ئەوانەی ترکە بە دوای هاتوونێکێکی وەکو قدیس ئۆگستین ئیختیلافاتێکی زۆر جەوهەری لە عەقیدەیا هەیە، عەقیدەکە تێکەڵاو بووە بە کۆمەڵێک شتی فەلسەفی، کۆمەڵێک شتی موعەقەدی تێکەڵ یەک کردووە، کابرای مەسیحی لە سەرەتایەوە ناتوانێ ئەو هەموو شتانە لێکداتەوە، بۆیە زۆر بە ئاسان تەسلیمی بووبوو و هەتاکوو ئەو زەمانەی کە مابوو، بۆیە ئێستا یەکێکی وەکو وۆل دێورانت، ئەگەر ئەو برایانە بزانن کتێبێکی هەیە بە ناوی قصة الحضارە، کتێبێکی زۆر مهمە چەندەها مجللەدا لە بەرجی یانزەیە لە لاپەڕە 1970 بەم شێوەیە ئەڵێ کە کراوە بە کوردی وەڵ دێورانت کە باسی هەستی دینارەکانی چرخەکانی ناوەڕاستەکە ئەڵێ زۆرینەی مەسیحیەکان هەموو هیممەت و ویستی خۆیان تەرخان کردبوو بۆ ڕاضەی ڕۆحیان بۆ خۆ پاڵفتە ڕاگرتن لە چڵک و چەپڵی گوناحکاری و حەزی دنیایی، تا وا خۆیان ئامادەی ڕۆژی قیامەت کەن کە هیچ تاوانێکیان لەسەر نەبووبێ، لەم ڕوانگەشەوە بوو کە هەموو چێژ و لەزەتێکی دنیایان بە مەیدانێکی شەیتانە زانی و خۆیان لێ دوورە خستەوە. زۆر دژی دنیای ماددە دەدوان. ئامۆژگارییەکانیان هەمیشە بۆ ئەوە بوو کە ئەو خەڵکەی گوێیان لێ ئەگرتن، هەواو هەوەس و حەز و ئارەزوەکانی خۆیان بپوکێننەوە زۆر بە ڕۆژوو دەبوون بەدەنی خۆیان زۆر ئەشکەنجە دەدا بە چاوی گومانەوە دایان ڕوانیە مۆسیقا و نانی سپی و شەرابی بێگانە و گەرماوی گەرم و ڕیشتاشین وایاندا دەنا کە ئەمانە هەمووی سوکایەتی کردنە بەویستی خوا هەروەها دیسان باسی عوامەکانەکە ئەڵێ عوامەکان قەناعەتیان وابوو کە ئاقڵێتی ئەوەیە کە باوەڕی تەواو بەو وەڵامانە بهێنن کە پیاوانی کڵێسا دەیڵێن ئەوە باشترە وەک لەوەی جارێک وابزانن کڵێسا ڕاستە و جارێکی تر وابزان کڵێسا هەڵەیە نا با هەمیشە جەخت لەسەر ڕاست و دروستی دید و هەڵوێستی کڵێسا بکەن و باوەڕێکی بێ ڕاڕایی پێ ببێنن ئەو خەڵکە لەو سەردەمەیاندا وایە نەزانی خۆ لە ژیری لادان ژیرێتیە ئەو ساویلکە یەی کە تێیدا بوون کە بێگومان وای لێ کردبوون بێگومان بوو بوون لە قەنەعەتە دینیەکانی خۆیان بەلایەنەوە هەڵوێستی دانایی بوو چونکە بە نەزەری خۆیان سەلامەتتر بوو لەوەی خۆیان تەسلیم بە ئەقل بکەن ئەوەش تەعاان لە مجللەدی شانزهمە لاپەڕە دوانزەواڵێ بۆیە شتێکی سیر نەبوو برانی بەڕێزم ئەم ئەقلەی کە خوای گەورە ڕێزی لە ئینسان ناوە و ئەم ئەقلەی پێبەخشیوە کە ئەم قورآانە لە چەندین ئاەتا تەشجیعی ئەم خەڵکە ئاقلە ئەک بۆی ورد بنەوە لە دیاردەکانی گردردون و ژیان و ئینسان و ڕووبکەنەوە خالق و بیناسن یەکێکی وەکو مارتن لۆسەر بەو هەموو فەهمەیەوە تەماشاکەین چەند دژی ئەقل ئەگون قسە ئەکە هەر ئەو نەقڵیەکاتەوە لە مجەلەدی بیست و چوارە ئەمجارە لاپەڕە پەنجا و پێنج قسەی مارتن لۆسەر نەقڵەکا ویل دێوراند ئەڵێ تۆ ناتوانی هەم ئینجیلت هەبێ هەم ئەقڵ ناشێ یەکێکیان هەرە بێ ڕێ ئەوی تریان بگرن چونکە ئەو ئاەت و نیشانەی خوا لە عقیدەی مەسیحی گەری خۆمانە بۆی ڕوون کردوینەتەوە ئەوە ئەسەلمێنن کە ئەستەمە ئەقل پەی بەو ئاەت و نیشانەی خوا ببە مەحاڵە ئەوانە پێچەوانەی ئەو ئەقڵە سوک و سواون ئەقڵ گەورەترین دژمنی باوەڕە ئەقڵ تاوانبارترین کردەی شەیتانە ئەقڵ وەکو داوێن پیسێکی گەڕوگولە بۆیە ڕاستتر وایە خۆی و داناییەکەی بدرێت بدەیتە بەرشەق پێویستە تا ئاسەواری نامێنە ژێر پێینرێ تا بۆ دەکرێت پیسایی بە ئەقلداکە و فڕی دەرە سەرنگوێلکێک ئەمە دەقی قسەی مارتن لۆسەرە کە دامەزرێنەری مەزهەبی پرۆتستانتی مەسیحیەکانە کە اعتیبارەکرێ یەکێک لەوانەی گەورەترین گۆڕانکاری دینی بەسەر کاتۆلیکیا هێناوە ئەمە تەسەور و دید و بۆچوونی ئەوە ئەبێ ئەوانی تری داما و ڕەش و ڕوتەکەی تر چی بوو بن کە ولدێوراند لە عوامەکانەوە نەقلێکاڵە باشتر وای خۆت تەسلیم ڕێی کەنیسەکەی چونکە سەیری کردووە و سەرهێنێ و سەرە بە لاهوت و ناسووتی بۆ لێک جیا ناکرێتەوە ناتوانێ بڵێ چۆن خوای خالق و بەتوانا و بەدەسەڵات کردگاری ئەم گردونە و زیندوو ئاگا لێبووی سات بە ساتی هەموو گۆڕانکاریەک لە گردونە چۆن ئەشێ ئەمە کوڕێکی خۆی بنێرێتە سەر ئەرز ئەو هەموو ئەشکەنجەیە بدرێ و جەلادانێکی تربێن گاڵتەی پێ بکەن و دڕکی بۆ بکەن بە تاج و بیچەوسێنەوە دوایی هەڵیواسن و یعدامی بکەن ئەویش هاوارکە لەسەر قەنارەکەەوە بڵێ خویە کەی ڕزگارمەکەی کابرای عوام کابرای قەشە ئەوەی کەوا دراسی دینەکەی خۆشیانەکە ئەگاتە نەتیجەیە کەواز لەمانە بێن لەبەرەوە تەماشاکەین ئەو میختلافاتانی کە دروست بوو لە ڕووی عقیدەوە ڕێک هەموو ئەو دیدە فەلسەفیە وەسەنیە بتپەرستێتیەی کە لە ئیغریق و ڕۆمانە هەبوو خزایە ناو مەسیحێتی ئەو ئینجیلانەی کە لەو سەردەمەیە ئاعترافیان پێگرا چوارن و هەر لەو سەردەمەشا زیاد لە حەفتا نووسراوی ترکە وەکو ئینجیل بوون وازیان لێهێنرا وازیان لێهێنرا و تەعەن ئیلغا کرانەوە و مەمنوعیش کران کە هیچ کەسێک بیان خوێنێتەوە یان احترافیان پێ بکە یان وەریان بگرێت ئەوەش تەمانە بینین کە تەسیراتێکی چەند گەورەی کرد چونکە ئەو تەمەرە بۆ خۆی ئەوەی نیقیە کۆمەڵێک ئیشکالاتی گەورەی تیا بوو چونکە هەر دیار بوو بۆ مناسەرەکردن و بۆ سەرخستنی ڕێیەکەی قوستنتین بوو ئەجینا عادەتەن مؤتەمەر کە لە هەموو زمانێکە ئەگیرێ هەموو کۆڕ و کۆبوونەوەیە کە ئەگیرێ پێویستە سێ مەرجی سەرەکی تیاابێ مەرجی یەکەم ئەوەیە کە ڕێگای بەحس و مناظرە و مناقەشەکردنی یەکتری ببێتەوە بۆی هەر کەسە دید و تێڕوانین و وچە نەزەری خۆی پێناسەی خۆی چی هێبی خاتە ڕوو پێویستە لیستی کردەوەکان و مناقەشەکان هەمووی بنووسرێ بۆی خەڵک بزانە گاتە چ بڕیارێک دووهم هەر یەکە ئەبێ نیەتی پاک بێ بۆی بزانە لەگەڵ ئەوانی تررا چۆنەگەنە یەک قەراری مرکزی نەکەریەکە بێ ڕێەکەی خۆی بسەپێنە بەسەر ئەوانی تررا و دوایش ئەوانی کە ئێلغا کاتەوە سێم ئەو بڕیارانەی کە بە ئیجمماعی هەموو لایەنێک بڕیاری لەسرە درێ بە بە بڕیاری سەرەکیەوانی تریشکە اختلافە هەرێکە لە لای خۆی ئەمێنێتەوە بەڵام تەماشاکەین ئەمە لەم دوای ئەم کۆنگرەی نیقیە هەموو ئەو کەسانە ئیبادە کران کتێبەکانیشیان سووتێنران مەحرومیش کران لەوەی کە ڕێی قوستنتینیان پێ پەسەند نەبوو ئەو کاتەش وەکو کەوتم 2048 کەس لەو هەموو بەطریق و شەمامسە و ئەساقیفە ئەوانە هەمووی بەشداریان تیا کردبوو بەڵام ئەو ثالوثیانە ئەوانەی کە باوەڕیان بە سێینە پیرۆزەکە هەبوو کە سێ سەد و هەژدە کەس بوون زاڵ بوون بەسەر هەموو ئەوانی ترا و توانیان هێزی قوستەنتین بۆ خۆیان بەکاربێن و ئیتر ئەوەی کەەوە ئەوان مەبەستیان بوو هێنایەنە دی اعتراف فقط بەو چوار ئینجیلە کرا هەوا و هەوەسی حاکمەکان کرا بە سیاسەتی دنیایی و اعترافی پێکرا کە دەسەڵاتی دنیایی هی ئەوانە کەوابوو یەکەمین خاڵی جیاکردنەوەی دین لە دەوڵەت لەو ساڵی سێ سەد و سی و پێنجی کۆنگرەی نیقیەوە دەستپێکە لە ناو مەسیحیەکانە بۆیە شتێکی سروشتی بوو کە لە ئەوروپای مەسیحەتی ئەو سەردەمەیە ئەو هەموو شتەش بخزێتە ناو مەسیحەتیەوە یەکێکیش لەوانە ئەوەیە کە دەسەڵاتی دنیای و حکم و سیاست پێویستە بە دەست پاشاکانەوە بێ بە دەست ئیمبراتۆرەکانەوە بێ و پاپاش دەسەڵاتی دینی هەبێ ئەو کاتە ئەم دوانش پێکەوە هاتوون و هەتا سەردەمانێکی تر بەم شێوەیە ئەبینین کە ئەو گۆڕانکاریەی کە لە سەرتاوە ئەو زمینەی مەسیحەتی ڕۆژهڵاتی کە هێنای و دروستی کرد لە بارودۆخێکی ڕۆحیە تعلیماتی سید ناعیسا هەمووی کۆکەیتەوە هی ئەو سەردەمە ناکاتە سەد لاپەڕە چۆن بوو بەم هەموو کتێبە سۆفستایی و فەلسفە قەرەباڵغ و تێکچڕژاوەی وەکو هی ئیغریق و ڕۆمان و فەلسەفەی ئەسکەندەریە و هیت لاهوتی ئەوێ و هیشتی تری چۆن تێکەڵ یەک بوو و پاشان چۆن پەڕیەوە دوایی بۆ ئەوروپا لە سەردەستی پۆڵس چەند گۆڕانکاری بەسەرا هاات و هەروەها بە درێژایی تاریخیش بەردەوام ئەو گۆڕانکاریانەی بەسەرا هاات ئەوەی کە ئەبینین لە مەسیحێتیەکە بە هیچ شێوەیەک لە ئیسلاما نایبینین چونکە لە سەرتاوە ئیسلام ئەقڵی ئازاد کرد و نەیهێشت ئەو خەڵکە باوەڕ بەو خورافاتانە بێنن کە لە ناو عەرەبەکانە هەبوو و هەروەها قورئانەکەی خستە بەردەستیان قورئان لە سەردەمی پێغەمبەرە نووسرای و عەلەیهی سەڵات وسەلام پێغەمبەر بۆ خۆی عەلەیهی سەڵات وسەلام بوو بە حاکم لە مەدینە و دەوڵەتی مەدینەی دروست کرد سیاست و دینەکە هەردووچی لە یەک محوەرە کۆبۆ لە دوای خۆشی لە سیدنا ئەبوو بەکر و هەروەها دوا بە دوای ئەو جگە لە تعلیماتی شریعەتەکەش کە ئینشاالله لە ئاڵلقەی داهاتوە بە حەول و قوتی خوا دێمە سەر ئیختیلافیش لە شەریعەتەکەیا چۆن دروست بوو ئەمەی باسم کرد باسێکی عەقیدەکە بوو هەروەها دروستبوونی ئەو زەمینەیە کە چۆن پەڕیەوە بۆ ئەوروپا کە زەمینەیە کە دوایی تر دیدی نادینی دژی ئەوەستێت و تحملی زیاتری ناکە لە ڕەگ و ڕیشاڵەوە ئەی گۆڕێوەکو کە ئێستا گۆڕیوێتی خوا گەورە ئێمە شوێوە سەرکەوت و بکەوت تێمانگەێنە لە دینەکەی و شارەزامانکە لەو واقعانەی کە هەیەوە لەو گۆڕانکاریانەی کە لەسەر ئەم ئەرزە ڕوویان داوە یان ڕوو ئەدەن چەندی ڕووی لە ئێمەیە ئەوانەی دوژمنانی ئیسلامانەوە دژی ئێمە بەکاری بهێنەوە ئەو پلان و نەخشانەی کە لە وڵاتی خۆیان بەکاریان هێناوە ئێستا هێناویانەتە وڵاتی ئێمە و ئەیانەوێ لە وڵاتی ئێمەشە ئیسلامی ئێمەش وەکو مەسیحەتەکەی خۆیان لێ بکەن هەتاکو وای لێبێ مەلا لە مزگەوت تا بتوانێت پیاو لە پیاومارە بکە یان یەکێکی وەکو ئەمینەوە دوود جۆرج بۆش بۆمان بکە بە ئیمام و خەتی بوو ژنیش ئیمام و خەتیبێت یەکەمان بۆ بکا و هەروەکو کە حەفدە کەس لە دوایەوە نوێژی جمعیان کرد لە کەنیسەیەکە بەڵام بە تەکیت هەتاکو ئەهلی ئیسلام مابێ ئەو ڕێسا و